بەناوی خودای بەخشندە و مێهرەبان. سوپاس و ستایش بۆ خودایە کە بەدیهێنەری ئاسمانەکان و زەوییە، فریشتەکانی کردووە بە فرستادەی خۆی کە خاوەنی چەندەها باڵن، هەیانە دوو یا سێ یا چوار باڵە، لە دروستکردندا هەرچی بوێت زیادی دەکات لە ژمارەی فریشتەکان لە ئەستێرە و هەسارەکان لە ئادەمیزاد و پەری هەتا دوایی، بەڕاستی خودا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە. هەر کاتێک خودا دەروازەی ڕەحمەت و بەخششی خۆی لە خەڵکی بکاتەوە ئەوە هیچ کەس و هیچ شتێک ناتوانێت بەری بگرێت هەر کاتێکیش دەروازەی ڕەحمەتی بگرێتەوە و دای بخات کەس ناتوانێت لە دوای گرتنەوەکەی بیکاتەوە بێجگەل لە خودا خۆی ئەو زاتە هەر خۆشی باڵا دەست و دانایە. ئەی خەڵکینە، بیر بکەنەوە لە چاکەی خودا بەسەرتانەوە، ئایا دروستکار و بەدیهێنەرێکی تر هەیە جگە لە خودا لە ئاسمان و زەویەوە ڕزق و ڕۆزیتان پێ ببەخشێت، جگە لەو زاتە خودایەکی تر نییە، جا ئەوە چۆن لەو بیر و باوەڕە دروستە لادەدرێن، ڕوو دەکەنە گومڕایی. پاشان دڵخۆشی پێغەمبەر دەداتەوە و دەفەرموێت، خۆ ئەگەر خودا نەناسان بڕوات پێ نەکەن ئەوە دڵنیابە کە پێغەمبەرانی تریش پێش تۆ بڕوایان پێ نەکراوە بەڵام غەمت نەبێت هەر بۆ لای خودا هەموو کارێک دەبرێتەوە و ئەوانە لە دەستی دەرناچن ئەی خەڵچینە دڵنیابن بەڵێنی خدا ڕاست و دروستە قیامەت بەرپا دەکات و لە هەموو کەس دەپرسێتەوە کەوابوو ژیانی ئەم دنیایە سەرتان لێ نەشێوێنێت و شەیتان نەتان خەڵەتێنێت بە ناوی ڕەحم و بەزەیی خوداوە کە گوایە هەرچی بکەن خودا بە بەزەییە و لێتان خۆش دەبێت. چونکە بەڕاستی شەیتان دوژمنتانە، ئێوەش بە دوژمنی خۆتانی دابنێن، بێگومان بانگی تاقم و دارودەستەی خۆی دەکات بۆ ئەوەی ببنە نیشتەجێی دۆزەخ. ئەوانەی بێ بڕوا بوون سزای زۆر پڕ ئێش و ئازار چاوەڕێیانە، ئەوانەشی باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە لێخۆشبوون و پاداشتی بێ سنوور چاوەڕێیانە و بۆیان ئامادەیە. ئایا ئەو کەسەی کە کردەوە ناشرینەکانی بۆ ڕازێنراوەتەوە و بە جوان و چاک دەیبینێت وەک ئەو کەسە وایە کە پێوەری خودایی پێیە بۆ چاکە و خراپە؟ بەڕاستی خودا بیەوێت هەرکەس گومڕا بکات دەیکات هەرکەسێکیش هیدایەت بدات دەیدات ئەڵبەتە نەک بە شێوەی هەرەمەکی کەواتە تۆ بە خەفەتیانەوە خۆت مەفەوتێنە چونکە بەڕاستی خودا ئاگا و زانایە بەو کار و کردەوانەی ئەنجامی دەدەن خودا و زاتەیە کە بای ڕەحمەت دەنێرێت و هەڵمی دەریاکانی پێ دەگوێزێتەوە و دەیکاتە هەور جادەی نێرین بۆ وڵاتێکی وشک و مردوو دەفەرموێت ئینجا ئەو زەویەمان پێ زیندوو کردەوە دوای ئەوەی کە مردبوو زیندووکردنەوەی ئێوەش هەر بەو شێوەیە دەبێت ئەوەی سەربەرزی و پایە بڵندی دەوێت با بزانێت کە هەموو سەربەرزی و پایە بڵندیەک هەر بۆ خوددایە گفتاری چاک و جوان و بەجێ بۆ لای ئەو زاتە بەرز دەبێتەوە کار و کردەوەی چاچیش گفتاری شیرین بەرز دەکاتەوە هەروەها پێچەوانەکەشی هەروایە جاوانەی کە پیلانی خەراپ دەگێڕن سزای زۆر توند و تیژ بۆیان ئامادەیە پیلانی ئەوانە هەر خۆی پوچ دەبێتەوە و بێ بەروبووم و ناکامە خودا ئێوەی لە خاک دروست کردووە لەوە دواش لە نوتفەیەک کە بریتیە لە بەیەک گەیشتنی سەرمێکوتەیەک لەگەڵ هێلکۆکەیەکدا لەوە دوا کردوونی بە جووت بە نێر و مێ هیچ مێینەیەک ئاوس نابێت و نازێت و سکەکەی دانانێت تەنها بە ئاگاداری ئەو زاتن نەبێت هیچ تەمەن درێژێک تەمەنی درێژ نابێت و لە تەمەنی کەم نابێتەوە بێ ئەوەی لە زانستی خودادا یاداش نەکرابێت بێگومان ئەو شتە لەسەر خودا ئاسانە هەردوو جۆرە دەریا وەکو یەک نین یەکێکیان ئاوی سازگار و خۆش ئەوی تریان سوێر و تاڵ لە هەردووچیان گۆشتی تەڕ و تازە دەخۆن جۆرەهاشتی گرانبەها وەک گەوهەر و مرواری و یاقوت و هەتا دوایی دەردەهێن و لەبەری دەکەن و خۆتانی پێ دەڕازێنەوە ئینجا کەشتیەکان دەبینیت ئاوەکە لەت دەکەن و باسانی پیایدا دەڕۆن تا لە بەخششەکانی پەروەردگار بەهرەوەر ببن بۆ ئەوەی سوپاس گوزاریش بن هەر خدایە کە شەو تێک هەڵکێشی ڕۆژ دەکات ڕۆژیش تێ هەڵکێشی شەو دەکات خۆر و مانجی ڕام هێناوە هەریەکەیان تا کاتێکی دیاری کراو لە سوڕانەوەدایە ئەو خودایە پەروەردگاتانە خاوەنی هەموو مڵک و بەدیهاتووەکانە بەڵام ئەوانەی جگەل لەو هانا و هاواری بۆ دەبەن و لێی دەپاڕێنەوە تەنانەت خاوەنی توێکڵە تەنکەکەی دەوری ناوچی خورماش نین بۆ ئەگەر هانا و هاواریان بۆ بەرن گوێیان لێتان نییە و نابیستن ئەگەر بشبیستن بەدەمتانەوە نایەن ڕۆژی قیامەتیش حاشا دەکەن لێتان و لەوەی کە بە خواتان زانیون بێگومان کەس نییە وەک خودا ئاگا و زانا بێت و هەواڵی ڕاست و دروست بگەیەنێت ئەی خەڵکینە ئێوە هەژار و نەدارن و هەمیشە ئاتاجی خودان لە هەموو کات و شوێنێکدا و بۆ هەموو شتێک هەر تەنها خدایەک کە بێ نیازە و شایانی سوپاسە ئەگەر بیەوێت ئێوە لەناو دەبات و کەسانی ترس هەر لە نوێ دەهێنێتە کایەوە ئەمەش بۆ خودا زۆر کارێکی ئاسانە و ئەنجامدانی هیچی پێ ناچێت. هیچ گوناهبارێکیش گوناهی کەسانی تر هەڵناگرێت لە قیامەتیشدا، ئەگەر بارگرانێک، گوناهبارێک، هاوار لە کەسێک بکات تا باری سەر شانی سووک بکات، هیچ باری سووک ناکات هەتا گەر خزمیشی بێت. جا تۆ ئەی پێغەمبەر تەنها ئەوانە بێدار دەکەیتەوە کە لە پەروەردگاریان دەترسن لە غەیب و پەنهانیدا و نوێژەکانیان بە چاچی ئەنجام دەدەن ئەوسا ئەوەی دڵ و دەروون و گفتار و کردەوەی خۆی پاک بکاتەوە ئەوە بەڕاستی سوودەکەی بۆ خۆیەتی گەڕانەوە و سەرنجامیش بۆ لای خدای گەورەیە ئاشکرایە کە کوێر و چاوساغ وەک یەک نین، تاریکییەکان و ڕووناکیش چۆن یەک نین، سێبەر و خۆرەتاویش وەک یەک نین، زیندووان و مردووانیش هاوتای یەک نین، بێگومان خودا ڕاستی دەدات بە گوێی هەر کەسێکدا بیەوێت، بەڵام تۆ ئەی پێغەمبەر ناتوانیت پەیامەکەت بگەیەنیت بەو کەسانەی کە لەناو گۆڕدان، مەبەست کافرەکانە کە وەک مردوو نابیستن و ئەگەر بشبیستن سوودی لێ وەرناگرن. بەڵکو تۆ ئەی پێغەمبەر تەنها بێدارکەرەوە و ترسێنەریت و بەس. بێگومان ئێمە تۆمان ڕەوانە کردووە بە حەق و ڕاستیەکی تەواوەوە، تۆ مژدەدەری ئیماندارانیت، ترسێنەری بێ بڕواکانیت، هیچ گەل و نەتەوەیەکیش نەبووە کە پێغەمبەر و بێدارکەرەوەیەکی بۆ ڕەوانە نەکرابێ، ئەی محەمەد خۆ ئەگەر بڕوایان بە تۆ نەکرد ئەوە دڵت لە خۆت دانەمێنێت بەڕاستی ئەوانەی پێش ئەمانیش هەر هەڵوێستیان وابووە بڕوایان بە پێغەمبەران نەبووە هەرچەندە ئەوان با مۆجیزە و بەڵگەی بەهێزەوە بە پەیام و کتێبی ڕوونی ئاشکراوە بۆیان ڕەوانە کرابوون پاشانەوانەی بێباوەڕ بوون خەشم و قینی خۆمم لێگرتن و لە ناوم بردن جا چۆن بوو بەڵاو تۆڵەی من؟ ئایا سەرنجت نەداوە کە بەڕاستی خودا لە ئاسمانەوە بارانی باراندووە، جا ئێمە بەو بارانە جۆرەها بەروبوومی جیاوازمان دەرهێنا کە ڕەنگیان، قەبارەیان، تامیان، بۆنیان، شێوەیان، شوێنیان، وەرزیان جیاوازە؟ هەروەها هەندێ لە کەژ و چێوەکانمان بە زنجیرە کێشاوە، هەیانە چین و هێڵ و نەخشی سپی و سوورە و ئەوانیش ڕەنگیان جیاوازە، هەشیانە ڕەشێکی تاریک و تۆخە. هەروەها بەو شێوەیە لە خەڵکیش، لە گیانداران و ماڵاتیش جۆرەها ڕەنگ و شێوە و قەبارەی جیاواز هەیە، بەڕاستی هەر زاناکان پەی بەو نهێنیانە دەبەن و لەناو بەندەکانی خودادا هەر ئەوان لە خودا دەترسن لە سەردەمی علم و زانستیدا ئەم ڕاستیە ڕوونە چونکە زانا و پسپۆران کاتێک وردەکاری بەدیهێنراوان پەی پێدەبەن زۆر هەز بە گەورەی و دەسەڵاتی خوددا دەکەن بەڕاستی و خدایە زۆر باڵا دەستە و زۆریش لێخۆش بووە کاتێک ڕووی تێدەکەن و باوەڕی پێدەهێنن بەڕاستی ئەوانەی کە پەیامی خودا، قورئان، دەخوێننەوە و نوێژەکانیان بە چاکی ئەنجام داوە و لەو ڕزق و ڕۆزی و سامانە جۆراوجۆرانەی پێمان بەخشیون بەخشیویانە بە نهێنی و بە ئاشکرا، بە نهێنی بۆ ئەوەی ڕیا و ڕووپامایی تێکەڵ نەبێت، بە ئاشکراش بۆ هاندانی خەڵکی، ئەوانە بە ئومێدی بازرگانییەک ئەو کارە دەکەن کە هەرگیز نائومێد و زەرەرمەند نابن، بۆ ئەوەی خودای میهرەبانیش وەفا بکات بە بەخشینی پاداشت بۆیان و لە خەڵات و بەخششی زیاتریش بەهرەمەندیان بکات، بەڕاستی ئەو خودایە لێخۆشبوو و سوپاسگوزارە. ئەی پێغەمبەر ئەوەی کە بە وەحی و نیگا بۆمان ڕەوانە کردیت لەم قورئانە ئەوە حەق و ڕاستیە و بەڕاست دانەری کتێبە پێشوەکانیشە بەڕاستی خودا ئاگا و بینایە بە بەندەکانی پاشان کەسانێکمان کردە خاوەن و ڕاگەیەنەری ئەم قورئانە کە هەڵمان بژاردوون لە بەندەکانمان جا هەیانە ستەمی لە خۆی کردووە چاکەی کەمە و گوناهی زۆرە هەشیانە مام ناوەندیە هەشیانە زۆر گەرم و گوڕە لە چاکەکاریدا بە ویست و یارمەتی خوددا ئەو هەڵبژاردنە و ئەو گەرم و گوڕیە لە چاکەکاریدا ڕێز و خەڵاتێکی زۆر گەورەیە ئەو بەختەوەرانە لە پاداشتی ئەو هەوڵ و کۆششانەیاندا دەچنە باخەکانی بەهشتی عەدنەوە لەوێ دەستبەندی ئاڵتوون و مروارید دەکرێتە دەستیان، پۆشاکیشیان لەو بەهەشتەدا ئاوریشمە. ئینجا هەمووان لە خۆشیدا دەڵێن، سوپاس و ستایش بۆ ئەو خودایەی کە هەرچی غەم و پەژارەیە لە دڵ و دەروونی دەرکردین، بەڕاستی پەروەردگارمان زۆر لێخۆشبوو و سوپاسگوزارە. ئەو خودایەی کە جێنشینی کردین لە ماڵی هەمیشەییدا بە بەخشش و ڕێزی تایبەتی خۆی ئیتر هیچ نەخۆشی و ناخۆشیەک تخنمان ناکەوێت هیچ ئازار و ئێشێکی دەروونی توشمان نابێت و هیچ بێزاری و ماندوو بوونێکیش ڕوومان تێناکات لەو لاشەوە ئەوانەی کە کافر و بێباوەڕ بوون دۆزەخ بۆیان ئامادەیە بڕیاری لەناو چوونیان نادرێت تا بمرن و ڕزگاریان ببێت تەنانەت بەشێک لە سزاکەش لەسەریان کەم ناکرێتەوە، ئا بەو شێوەیە هەموو کافر و بێباوەڕە سەرسەختەکان سزا دەدرێن و تۆڵەیان لێ دەستێنین. ئەوانە گریە و زاری و هاوار و قیژە و ناڵەیان لەناو دۆزەخدا لێ بەرز دەبێتەوە و بە کەساسییەوە دەڵێن، پەروەردگارە! دەرمان بهێنە و ڕزگارمان بکە لەم حاڵە، مەرج بێت کار و کردەوەی چاک ئەنجام بدەین، نەک ئەوەی کە جاران دەمانکرد. لە وەڵامیاندا خودا دەفەرموێت، ئایا ئەوەندە تەمەنمان پێ نەبەخشین؟ ئەوەی بیەوێت بیرێک بکاتەوە تیایدا بیر بکاتەوە، بێدارکەرەوەشتان بۆ هات، دیارە هەمویان خەجاڵەت و سەرشۆڕ دەبن و قسەیان نامێنێت، بۆیە پێیان دەوترێت، کەواتە دەبچێژن سزای سەختی دۆزەخ، چونکە ستەمکاران هیچ پشتیوانێکیان نییە. بەڕاستی خودا زانا و شارەزای نهێنیەکانی ئاسمانەکان و زەوییە. بەڕاستی ئەو زاتە زانایە بەوەی کە لە سینە و دڵ و دەروونەکاندا حەشار دراوە. هەر ئەو زاتە ئێوەی کردە جێنشین لە زەویدا، جا ئەوەی کە کافر و بێبڕوا بێت ئەوە کافربوونەکەی لەسەری دەکەوێت. بێباوەڕیی کافران هیچیان لای پەروەردگاریان بۆ زیاد ناکات جگەل لە خەشم و قینی خودا لێیان. خودانەناسی کافران هیچ دەستکەوتێکی نییە جگە لە خەسارەتمەندی و زەرەرمەندی نەبڕاوە. ئەی پێغەمبەر! پێیان بڵێ هەواڵم بدەرێ دەربارەی ئەو شتانەی کردوتانە بە هاوڵ بۆ خودا و هانا و هاواریان بۆ دەبەن جگەل لە خودا پیشانم بدەن کام شوێنی زەویان دروست کردووە ئایا بەشداریەکیان هەیە لەگەڵ خوددادا لە دروستکردنی ئاسمانەکاندا یاخود کتێبێکمان پێبەخشیون تا دڵنیابن لە هاوکاری بتەکان نەخێر وانیە بەڵکو ئەو ستەمکارانە هیچ بەڵێنێک بە یەکتری نادەن تەنها خەڵەتاندن نەبێت بەڕاستی هەر خودایەک کە ئاسمانەکان و زەوی ڕادەگرێت و نایەڵێت لەناو بچێت و لە یەک بترازێت سوێن بە خوددا ئەگەر تێک بچن و لە یەک بترازێن ئەوە هیچ کەسێک نییە بتوانێت دوای ئەو زاتە فریایان بکەوێت بەڕاستی هەر ئەو هەمیشە و بەردەوام خۆگر و ئارامگر و لێخۆش بووە ئەو کافر و هاوەڵگەرانەی قوڕەیش زۆر بە گەرمی بە خودا سوێندیان دەخوارد و دەیانوت ئەگەر پێغەمبەرێکی بێدارکەرەوە بۆیان بێت بێگومان لە هەموو گەلانی تر باوەڕدارتر دەبن کەچی کاتێک کە پێغەمبەرێکیان بۆ هات لە سەرکەشی و دوورە پەرێزی زیاتر هیچی تریان لێنەوە شایەوە چونکە خۆیان بەزل و گەورە دەزانی لە زەویدا و پیلانی شەڕ و تاوانیان کێشە بە مەرجێک پیلانی شەڕ و تاوان تەنها بەسەر ئەوانەدا دەشچێتەوە کە نەخشەی بۆ دەکێشن، مەگەر ئەمانە بە دژایەتی ئیسلام تەنها چاوەڕێی ئەو کارەساتانە بکەن کە بەسەر گەلانی پێش ئەماندا هاتووە کاتێ بڕوایان بە پێغەمبەران نەهێناوە لەناوبران. ئیتر تۆ نابینیت هەرگیز لە یاسا و بەرنامەکانی خودادا گۆڕانکاری پێش بێت، هەرگیز نابینیت یاسا و بەرنامەکانی خودا لە نەخشەی خۆیان لابدەن کە بەشێکی ڕیسواکردنی پیلانگێڕانە. ئایا ئەوە نەگەڕاون بە زەویدا تا سەرنج بدەن و تەماشا بکەن چۆن بوو سەرەنجامی گەلانی پێش ئەمان و چیمان بەسەر هێنان؟ ئەوانە هێز و دەسەڵاتیان لەمان زیاتر بوو و نەبێت خودا هیچ شتێک دەستەوسانی بکات لە ئاسمانەکان یا لە زەویدا، چونکە بەڕاستی ئەو زاتە هەمیشە و بەردەوام زانا و بەدەسەڵات و توانایە. خۆ ئەگەر خودا تۆڵەی لە خەڵکی بسەندایە لە سەرەنجامی کار و کردەوەی نادروستیاندا هەرچی زیندەوەر هەیە لەسەر ڕووکاری زەوی نەدەما، بەڵام خودا ئەوەندە بەپەلە نییە لە تۆڵە سەندن، بەڵکو دوایان دەخات بۆ کاتێکی دیاریکراو، جا کاتێک ڕۆژی خۆی هات، بێگومان ئەو کاتە خودای گەورە بینایە بە بەندەکانی، کار و کردەوەیانی هەموو لەبەردەستدایە.